گوێگرانی خۆشەویست سلااوان لێبێ خۆشحاڵین لە بەشی هەفتا و دوی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی هاتینەوەلاتان فەرمونون لەگەڵمان بن. هەژاری موکریانی لە گێڕانەوەی بەسەرهاتی ژیانی خۆی بەردەوام ئەبێ و بۆمان دەنووسێ لە ڕۆژی هەژدەی مانگی یازدەی ساڵی 1960 سەلام عرف کە سەرکۆماری باسییەکان بوو لە بەعسیەکان هەڵگەڕایەوە و دەم لە پۆشی کردن ئەو دەمە لە هیران بووم لە پاش پێنج ڕۆژ دەگەڵ میران بە لەوە ڕوو دێبەدێ خۆمانگەیاندا دۆڵە ڕەقە و بووینە میوانی هەباساغای مامەنداغا هەباساغا ڕئیسی عشیرەتی گەورەیە و پتر لە پەنجا گوند موڵکی هەبوو، سەرەڕای ئەوەش عەشایەری بۆڵی و بابۆڵی کە لە لای قەندیل گەرمێن کوێستان دەکەن و یەکجار زۆرن دەبەر حوکمی دابوون، هەر لە شاری ڕانیەوە تا گەڵاڵە ڕەعیەت و ئاغا خۆیان سەر بە هەباساغا دەزانی، زۆری میوان بووم قەت نەم دیت لە سەد میوانی کەمتر هەبێ ڕۆژی وا هەبوو پتر لە دوو سەد میوان لەسەر سفرەی ئەو کۆ دەبوونەوە نەخوێندەوارێکی یەکجار زیرەک و سیاسی بوو کە چە سیواتێکی کەمی هەبوو حیزبی شیوعی و پارتی و قوڵە حیزبی تر هەمووی لێی ڕازی بوون و تاریفیان دەکرد بە چاوەنۆڕی مەلا مستەفا لە دۆڵە ڕەقە ماینەوە. عەونی یوسفی وەزیری قاسم، حەمزە عەبدوڵڵای کۆنە سەرۆکی پارتی، حەمید عوسمانی ڕەئیسی پێشووی حیزبی شیوعی میوانی بوون و ماوەیەک بوو دایانکوتابوو. ڕۆژێک عەونی وتی، کاکە بەس بڵێ کراسێکم بۆ بێنن. ئەویش وتی، کوا کراست دڕاوە؟ عەونی کۆت و جلیقەی داکەن، کراسێکی شڕی چڵکنی نیشانی مەجلیس دا، پێی وت، کاک عەونی، خانوویەکت لە هەولێر هەیە، پێنج هەزار دینارت ئەدەمێ بمدەیە. عەونی وتبووی، هەرچەند دەوڵەت داگیری کردووە، بەڵام بە دە هەزاریشی نادەم. هەباساغا پێی وتبوو، ماینێکت هەیە، پێنج سەد دینارت دەدەمێ بمدەیە. عەونی وتبووی، های! بە خوا موشتەری هەزار دیناری هەیە، هەبازاغا پێی وتبوو، پۆڵە سپیندارت لە گەڵاڵە هەن، بە چوار هەزار دینار لێت دەکڕم نەغد و تۆ دینارێکی لێ بدە بە کراس. عەونی وتبووی، قسەی هیچ، سپیندارەکانم بایی دوازدە هەزار دینارن. پێی وتبوو، جا و جار موستەهەقی، هەڕۆن دوو کراسی لە بۆ بێنن. گڵۆسەجگەری جمهووری لە پێش بوو، بەشی میوانانی لێ ئەدا. هەمزە داوای کرد پاکەتی بۆ درێژ کرد هەمزە دەستی بۆ برد دەستی دەکێشاوە و پێی پێدەکەنی تاوێک مشک و پشیلەی پێکرد ئەو سادایە سرم بردە بنگوێی هەندێک قسم چپان بە گوێیدا زۆر پێکەنی زۆر دەگەڵ من گەرمی گرتبوو پێکەوە دەچوینە ڕاوێ شەوانە میوانی هەر گوندێک دەبووین لە مزگەوت دەنووسین دەگەڵ ڕایەتان وەک برا چووکە دەجوڵاو دەدووە ڕۆژێک بە دوێی کەروێشکە ئەسپمان تاودابوو ئەسپەکەی من کە ئەویش ئی هەباساغا بوو ویستی لە کەنداڵێک بازدا بە ڕوودا هات و بەر ئەوە بکەوێ خۆم هەڵداشتە قەراغ کەند و جووت پێ چەقیم هەباساغا پێی سەیر بوو دەیگووت من تۆم بە شارستانی خاویلکە دەناسی کە ناوێری سواری کەریش بی بەڵام هەرچی بیرت لێ دەکەمەوە وا دەرناچێ شەوێک لە گوندێکی پشت ڕانیە بووین چوار ئاغای پشدەری یەکیان جوامێراغای ناوبوو هاتن و کاریان بە هەباساغا بوو. شەو کە ڕاکشابووین، هەباساغا لە خەوی هەستاندم و وتی، با قسەی قۆڕ بکەین. حەمید عوسمانیشی ڕاست کردەوە، ناردی چوار مریشکان ببرژێنن. قسەی قۆڕمان دەکرد و دەحیلکاینەوە. ئاغای پشدەری کە بە قەڵانگیش گوویان ناگاتە دەم، بە تووڕەیی سەریان هەڵێنا، بزانن کام بێشەرمە خەوی لێ تێک داون. کە هەباساغایان دی، خۆیان مات کردەوە. وتم، هەباساغا، ئێستا لەبەر خۆیانەوە ئەڵێن حەباسی مامەنداغای سەگباب بە ڕەفیقایەتی سەرڕوتی حیزی شارستانی پیاوەتی خۆی لە دەست داوە ئێمەش کە کارمان کەوتوتە ئەو هەم ئابڕۆمان دەچێ هەم لەوانەشە و شەلاتیە بۆمان پێک نەهێنێ پیرە ئەرمەنیەکی فەقیر لە سابڵاغ کە سپیەکەی ڕەژی دابێشتن بوو وتیان تەڵیش مسوڵمان بە پوڵت بۆ کۆ دەکەینەوە خانوت بۆ دەکڕین هە باساغا دابەزە قاورمەم هەیە دابەزین قاورمەی کابرامان خەڵاس کرد لە ڕێوتم ئاخرەوە بەستە زمانە قاورمەی ساڵی لە کیس چوو نەدەبواە لادەی وتی نا نا بەسەری تۆ لام نەدابا دڵی دێشا چەند ڕۆژێک دوای ئەوە کابرا لە دۆڵە ڕقە بوو هەباساغا وتی فلان تۆ ئەو ساڵ چەڵتوکت لێ نەکڕیوم دیارە دەستت قوچاندووە کابرا پێیوتە بوو هاغاگیان جارێ پارەم بۆ هەڵ نەسوڕاوە لە کاغەزێک شتێکی نووسی و دای بە نۆکەرێکی نووسی بووی شازدە تەنەکە برنجی بدەنیێ و حەقەکەی گەیوە ڕۆژێک لە دۆلارڕقە چوومە ڕانیە شەو لە ماڵی مام قادر باغەوان بووم سبەی ویستم بە پێ بچمەوە دۆڵە ڕەقە چەمەدانێکم پێبوو مام قادر وتی بازاری دافرۆشان هەموو خەڵکی دۆڵە ڕەقەن چەمەدانەکەت بۆ بەرنەوە خۆت بە پێ بڕۆ چوومە مەدانەکە لە کابراایەکم پرسی کاکە خەڵکی دۆلار ڕقنی وتی نا وتم ئەدی کەسی دۆلار ڕقەی ناناسی وتی بەڵێ دەیان ناسم بەڵام کەس ئەمڕۆ نەهاتووە گەڕامەوە بانگی کردم وتی ئەرێ کاکە خەڵکی دۆڵە ڕەقت بۆ چییە؟ وتم جاکە لێرە نین هیچ وتی ئاخر بڵێ وتم جانتاکەم بۆ بەرنەوە وتی خەنجەرت پێەیە وتم بۆچیتە پێی وتم دەورگی ڕاکە بزانە خوێنی لێ دێ کوڕە هەژدە ڕۆژە لە دۆڵە ڕەقە کێ چات بۆ دادەنێ کێ جێت بۆ ڕادەخا کێ ئاوت بۆ دێنێ کوێ ڕا بە ڕۆژێک نامناسیەوە منیش پێم وت ئای ببەخشە ڕاستەکەی چۆنی چاکی وتی دەی ناوم چییە؟ وتم، هەئە؟ م، چی؟ ببەخشە، داوای لێبوردنەکەم. بە سەرسوڕمانێکەوە وتی، برایم! وتم، ئای کاک برایم گیان چۆنی؟ پێی وتم، برایم ناو، قوزەڵ قورت، دەتەوێ ئێسترت بدەمێ و دەتەوێ جانتات بۆ بەرمەوە؟ چەمەدانم دایە و دەگەڵ جەعفەری کوڕی مەنافی کەریمی سابڵاغی کە زەلامێکی بەهەیکەل بوو بە پێ بەرە و دووەڵە ڕەقە چوین شەو دەهات وتم با بچینە پڵنگان وتی ئاخر سەگ هەیە و من لە سەگە ترسم وتم کاکە من سەگت لێ دەرەکەم خۆمان لە سەگان خەڵاز کرد و چوینە ماڵی مەلا عوسمان قێڕەی مریشکم بیست وتم هەرچی هەتانە ئەوە دەخۆین و نەمهێشت مریشک سەر بڕن دۆکڵیوی کەشکانی سەر بە ڕۆنیان دەگەڵ هێلکە و ڕۆن هێنا وتم جەعفەر تۆ کامێن هەڵەگری وتی من دۆکڵی و ناخۆم نزیک هەدە ساڵ بوو دۆکڵیوی کەشکم نەخواردبوو ئەوەندەم خوارد شەو خەوم لێ نەئەکەوت. مەلا باقی هەر شەوی زۆر مابوو چای لێ نا. خانەخوێکەمان کوێخا ڕەسوو شێتۆکەیەک بوو، وتی، مەلا باقی ئەوە چییە دەخۆیەوە؟ ئەویش وتی، هەهوو! چەند فزوولی، دەرمانە زگە و دکتۆر بۆی نووسیوم. ئەویش وتی، دە بە خوا منیش زگ ئێشەمە، لۆ منیش تێکە. مەلا باقی وتی، زۆر بێ سەلیقەی، دەرمانی نەخۆشێک بۆ یەکی تر نابێ. ئەویش وتی بە خودا دەبێ و دەبێ بۆم تێکەی ئەحمد وتی مەلا باقی گەیشتوویە گون ڕەشی خۆت کوێخا دوانی خواردەوە و هەردەی گوت دەڵێ چای خۆمانە پێنسە چەکدارێک دەگەڵ بارزانانی بوو ڕۆژانەش خێزەرەی میوان بۆ دیتنی بارزانانی نەدەپساوە گۆشت و پڵاو و نوێنی هەباساغا بنەی نەدەهات و قەت نەمدی ڕووی گرژ بێ زۆر ماینەوە و لەوێ بەرەو ڕانی هاتین مەلا مستەفا مەدرەسەی سەنگەسەری کردە بنکەی خۆی وتیان خەڵکی ئەم گوندە زۆر برسین بۆیان کەوتینە گەنم کۆکردنەوە زۆر زوو لە برسایەتی ڕزگارمان کردن. لە بەغداوە پیاوی دەوڵەت بە سەرۆکایەتی حاجی عەبدولڕەزاق ناوێکی ئەستانداری مووسڵ هاتنە ڕانیە بۆ وتوێژکردن، سەرەتای گفتوگۆ دامزرا و درێژەی کێشا و حزبیش لە وتوێژدا بەشداربوون و لە ئەنجامدا گەینە بڕیاری ئاگربەس و دەوڵەت قەولی زۆر شتیدا جگە لە خود مختاری بەیانێک لە هەردوولا بڵاوکرایە و بڕیاردرا بارزانی و سەرانی شۆڕش کۆبنەوە و بڕیار بدەن کە بچنە بەغدا و حەقی خۆیان داواکەن و بیخینە سەرقاقەز و مۆرکرێ من کە مامۆستا حزبی نەبووم و شەو درەنگ کە ویستمان لە کن بارزانی هەستین، میران وتی، پێشمەرگەکانم دەوێن بمبەنەوە ماڵەکە، منیش وتم، بێ قەزابی منت دەگەڵم، شارەزام، ڕۆیشتین، نیشانم نەدیتەوە، سەرم بە حەسارێکدا کرد و لە دەرگای ژوورەوەمدا، وتیان، ئێمە هیچ میوانمان نییە. وتم، ئاخر ئەدی ماڵە مام نەبی لە کوێیە؟ وتیان، مام نەبی لەم دێیە نییە. میران توڕە بووبوو، دەیگوت ئابڕووت بردووم، منیش پێم وت، میران، بەو تاریکە کەس نەیدیتووی، دەنگیشت نەکرد تا بتناسن و لە ڕۆژنامەدا بنووسن ڕێگای لێ تێک چووبوو، دیسان گەڕاین، ڕووناکییەکم لە ملە گۆزەیەکەوە دیت کە دە دیوار گیرابوو، ڕوانیم هاوەڵەکانمان بوون، بە خاوەن ماڵەکەم وت، ئەرێ من نیشانم کردبوو بۆ نەمابوو؟ ئەویش وتی، کاکە، نیشانەی چی، بەیانی من بووم فەرەنجیم دەخۆمەوە پێچابوو، سەیری حەیوانانم دەکرد منیش وتم باشە ئەدی ئێرە ماڵە مام نەبی نییە هەموو لە قاقای پێکەنینیاندا وتی ئەو کوڕە یەک مانگی لەمان ناوی نەبیە چۆن تۆ ناوی ئێمەت لەبیر چووە و ئەو منداڵە گچکۆکەت لەبیر ماوە منیش وتم کاکە گیان زیرەکیەکەم سەردەکە ئاوی خەڵکی گوند و گاڕان و خۆشمان میوانەکان گۆماوێک لە بارانی داوێستاو بوو کەلاکەکەرێکی تۆپیویشی تێدا بوو شەوێک لە گردباغ کۆ ببوونەوە، مەلا مستەفا قسەی کرد و زۆر بەگژ حیزبی پارتی داچوو، کەس لە مامۆستایان قسەیان نەکرد، لە خۆمەوە خۆم تێخست. کە لەو مەجلیسە دەرچووین، سەلیم فەخری کە ئەفسەرێکی ڕوتبە سەروانی عەرەب بوو، دەگەڵ شۆڕش کەوتبوو، کوردیش زۆر باش فێر بووبوو، پێمان دەگوت کاکە حەمە وتی، نەیرو یانی لەشکری ئێران دێتەوە بەیانی کەوە خەبەر هاتم دیتم سابڵاغیەکان هەموویان لێم چووبوونە سەر ڕەشی هەوەڵێ هەر ئەمن قوت لەو نێوەدا مابووم بەخوا منیش ناچار هەڵاتم و هاتمەوە عراق. ئەحمەد تەوفیق و فایەق موعینی و جەماعەتیان لە مەنزڵێکی دیکە بوون و هەمیشە هاتوچۆمان هەبوو زۆر جاریش سەرم لە بنکەی مامۆستایانی مەکتەبی سیاسی دەدا عەبدوڵا عەلی کە باسم کرد و یەخەی لە دۆستایەتیمدا دەدڕی، گلەیی لێ کردم کە بۆ ناچم سەری ماڵی نادەم، وتم، کاکە عەوڵا، کورد دەڵێ نان ئەگەر لەت بوو یەک ناگرێتەوە. ڕۆژێک دەگەڵ مەلا شوکر مستەفا بە ڕێدا بەرەو هەولێر دەهاتین، وتی، عەبدوڵا کانی مارانی دەڵێ هەژار زۆر بێ وەفایە، وتم، کاکە تۆ خوێندەواری، توخوا پێم بڵێ وەفا چییە و بە چی ئەڵێن، مات بوو؟ ئاغا میرزا برایم تۆ خۆشەویستی پێشەوا بووی چۆن قبوڵ دەکەی حیزب بتکاتە زۆڕنا؟ ئەویش دەڵێ بڕۆ سەگ باب نابێ هیچ سابڵاغیەک بەلامەوە بێ. شەوێ چەندێک لە سابڵاغیەکان چووبوونە قاوەخانەی سەید نەسیم کە گوێ لە حیکایەت بگرن. میرزا برایم کە ئەسکەندەری لە قەڵایەکدا بە گرتن داوە داوای چای کردووە. نەفەسێک بدا؟ لە دیتنی ئەو سابڵاغیانەش دڵی خورتە. پاش چایەکە دەڵێ، خۆشەویستان لێرەدا و بەم شێوەیە هاتینە کۆتایی بەشی هەفتا و دووی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی تا بەشێکی تر ئاواتی شادی و بەختەوەری بۆ هەموو لایەکتان دەخوازین.